بەناوی خودای بەخشندە و میهرەبان کاتێک ئاسمان لەت لەت و پارچە پارچە دەبێت کاتێک ئەستێرە و هەسارەکان پەرش و بڵاو دەبنەوە و ورد و خاش دەبن کاتێک دەریاکان دەتەقێنرێنەوە کاتێک کە گۆڕەکان ژێرە و ژوور دەکرێن مردوەکانی ناویان دەهێنرێنە دەرەوە و زیندوو دەکرێنەوە ئەوسا هەرکەس دەزانێت چی پێشخستووە و چی دواخستووە چی دەست پێشکەری کردووە و چیشی هێشتۆتەوە لە کار و کردەوەی چاک یا خراپ کە خەڵکی دوای خۆی چاویان لێ کردووە ئەی ئینسان تۆ چی وای لێ کردویت کە سەرکەش بیت بەرامبەر پەروەردگاری مهرەبان و بەڕێزت چی وای لێ کردویت کە وەکو پێویست قەدری نەزانیت نافەرمان و یاخی بیت بە مەرجێک ئەو پەروەردگارە تۆی دروست کردووە بە ڕێک و پێکترین شێوە بە جوانترین شێواز ئەندامەکان هەموو لە شوێنی تایبەتی خۆیاندا دانراون کە بتوانن کار و فەرمانی خۆیان بە چاچی ئەنجام بدەن و ئەو ئەندامانەش کە جوتن قەبارە و درێژی و شێوەیان چونیەکە جگە لەوەی کە یارمەتی و تەباییەکی تەواو هەیە لە نێوانیاندا و هەمووان هاوکارن لە هەر شێوە و شێوازێکدا کە ویستویەتی تۆی ڕێک خستووە و ئەندامەکانتی بەیەکەوە لکاندووە واز بهێنن لە بێ ئاگایی نەدەبوو وابیت بەرامبەر ئەو پەروەردگارە جوانکارت سەرڕای ئەو هەموو ڕوونکردنەوانە بەڵکو بڕوا بە ڕۆژی پاداشت ناکەن بێگومان ئێوە چاودێرتان لەسەر دانراوە لە فریشتە بەڕێزە تۆمارکارەکان کە ئاگا و زانان بە هەموو ئەو کار و کردەوە و ڕفتارانەی کە ئەنجامی دەدەن سەرنجام بەڕاستی چاکان خدا ناسان لەناو ناز و نیعممەتدا ژیانی پڕ لە شادی و خۆشی دەبەنە سەر بێگومان تاوانبار و تاوانکارەکانیش لەناو دۆزەخدا ژیانی پڕ لە ئێش و ئازار دەبەنە سەر کە لە ڕۆژی قیامەتدا دەخرێنە ناوی و دووچاری دەبن لە ناویدا ئەوان بە هیچ شێوەیەک ڕزگاریان نابێت و ناتوانن لێی دوور بکەونەوە و خۆیانی لێ بشارنەوە جاتۆ ئەی ئینسان چزانیت ڕۆژی قیامەت چییە و چۆنە؟ پاشان تۆ چزانیت ئەو ڕۆژە چۆن ڕۆژێکە چەند سەختە چەند سامناکە چەندە پڕ لەمەینەتە ئەو ڕۆژە کەس فریای کەس ناکەوێت کەس هیچ شتێکی لەدەست نایەت بۆ کەسانی تر ئەو ڕۆژە هەموو شتێک بەدەست خدایە فەرمان تەنها فەرمانی پەروەردگاری داد پەروەرە